جۆزێف ستالین ئەو پیاوە بوو کە بۆ چەندەها ساڵ توانی فەرمانڕانی یەکێتی سۆڤیەت بکات. لە ساڵی 1879 ی زەینیدا لە شاری جوری سەر بە جۆرجیای قەفقاسی لەدایک بووە. پاش ماوەیەک خۆی فێری زمانی ڕووسی کرد بێجگە لە زمانەکەی خۆی واتە زمانی جۆرجیایی. جا لە ئاخاوتنی بە زمانی ڕووسی دەمودووی زمانەکەی خۆی پێوە دیار بوو. ستالین لە نێوەندێکی هەژاردا پەروەردە بووە. باوکی هەمیشە سەرخۆش و مەست بوو، لەبەر ئەوە ئاگای بە گوزەرانی کوڕەکەیەوە نەبوو، بگرە دڕندانەیش ڕەفتاری لەگەڵدا دەکرد. لە تەمەنی یانزە ساڵیدا باوکی مرد. لە تەمەنی لاویەتیدا خۆی گەیاندە خوێندنگایەکی کەنشتە لە شاری جوری. پاشان چووە ئامۆژگای لاهوت لە شاری تەفلیس. بەڵام بەهۆی بیروباوەڕی چەپڕەوییەوە ساڵی هەزار و هەشت سەد و نەوەد و نۆ ی زەینی لە ئامۆژگاکە دەرکرا. پاش ئەوە بە ماوەیەک خۆی خستە نێو بزوتنەوەی مارکسایەتی. لە ساڵی هەزار و نۆ سەد و سێ ی زەینیدا خۆی دایە پاڵ بەرەی بەڵشەوییەوە. ئیتر لەو ساڵانەی دوایی تاکو ساڵی هەزار و نۆ سەد و حەڤدە ی زەینی بە ئەندامێکی چوست و چالاک لە پارت دا ناوی دەرکرد. زیاتر لە شەش جار خرایە زیندانەوە لەلایەن پیاوانی قەیسەرەوە، بەڵام تاوانەکانی ئەوەندە سەخت نەبوون تاکو بە تەواوی و هەمیشەیی بمێنێتەوە لە زیندان. سەڕەڕای ئەوەیش کە چەند جار توانیویەتی ڕابکا لە زیندان. هەر لەو ماوەیەشدا نازناوێکی بۆ هەڵبژێررا بە ناوی ستالین، واتە پۆلاد. لەو دوو ساڵەی دوای شۆڕشی ساڵی 1970 ی زایینی زۆر بە چالاکی خۆی دەنواند تا ساڵی 1922 ی زایینی بووە ڕاستگری گشتی پارتی کۆمۆنیستی سۆڤیەتی. ئەو پلە و جێبەرزە یارمەتیدا کە دەسەڵاتێکی سەرانسەری پەیدا بکات لە نێو ڕیزەکانی پارتدا. ئاشکرا بوو لینین حەزی نەدەکرد لیۆن ترۆتسکی جێی بگرێتەوە، چونکە هەستی بە سەرکێشی دەکرد. جگە لەوەیش کە لە پێش هەڵگیرساندنی شۆڕشدا نەیدەویست خۆی بخاتە پاڵ بەرەی بەڵشەوییەوە. پاش ڕاڕا و دوودڵییەکی زۆر ئینجا ڕازی بوو خۆی بخاتە پاڵ بەرەی بەڵشەوییەوە، سەڕەرای ئەوەیش کە لە ژێرەوە خەریکی فێڵ و پیلانگێڕان بوو تاکو بە هەرچۆنێک بێ بگاتە تەختی سەرکردایەتی. ئەو ڕەفتار و ڕێباز و هەڵانەیشی لەو لاوە ڕابوەستێت کە دەیکرد لە ڕووی ڕێبازی مارکسی لینینیدا. لینین لە هەمان کاتیشدا زۆر سەرزەنشتی ستالینی دەکرد و بێداری دەکردەوە لەو کردەوە نابەجێیانەی کە پێی هەڵدەستا. گرنگترینیان ئەوە بوو کە ئەوەندە بە تەنگ کاروباری هەڤاڵانەوە نەدەهات. حەزی بە خۆسەپاندن و تاکڕەوی دەکرد. جا لە کاتێکدا لینین دەسەڵاتی گرتە ئەستۆ مەرجی ئەوەی دانا کە دەبێت کۆمیتەی ناوەندی فراوانتر بێت تاکو ژمارەیەکی زۆرتر بگرێتەوە لە کرێکاران. ئەم گۆڕانکارییە باشترین دەرفەت بوو بۆ ستالین تاکو چالاکی خۆی بنوێنێت و بگاتە ئەوەی ببێتە ڕاستگری گشتی پارتی کۆمۆنیست لە پاش مردنی لینین. ستالین لە ماوەیەکی کەمدا توانی ئارەزووی لیڤ کامینۆڤ و گریگۆر زینۆڤییڤ ڕابکێشێت کە هەردووکیان ئەندامێکی کارا بوون لە پۆلیت برۆ. بە هەرسێکیان سێ قۆڵیەکیان پێکهێنا بە ناوی سێ سێ خوارەکە. بە هەرسێکیان توانیان زاڵ بن بەسەر ترۆتسکی و دۆستانیدا. ئابەم چەشنە ستالین بە بلیمەتی و جەربەزەیی لە خەباتی سیاسیدا بووە پیاوی یەکەم لە یەکێتی سۆڤیەتدا. لە ئابی هەزار و نۆ سەد و سی و نۆ ی زەینیدا ستالین و هیتلەر ڕێککەوتننامەی ئاشتییان مۆر کرد، بەڵام هیتلەر لە دواییدا ئەو ڕێککەوتننامەی پووچاندەوە. هێرشی بردە سەر، بەڵام ئەنجامەکەی بە ڕماندن و شکستی هیتلەر کۆتایی هات. لێرەدا فرایستە و ئافەرینی ستالین دەگەڕێتەوە بۆ دوو خاڵی گرینگ و بەکار. یەکەمیان کۆششی بێوچانی لە پێشکەوتنی پیشەسازی یەکێتی سۆڤیەت و پەلەکردن لە بەرهەمدا. دوەمیان کاری باڵای لە بڵاوکردنەوەی ڕێبازی کۆمۆنیستی لە جیهاندا، بە تایبەتی لەو وڵاتانەی دراوسێی و ئەو وڵاتانەی کە لە ژێر سایەی دەسەڵاتی یەکێتی سۆڤیەتدان،